الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد المبعوث رحمة للعالمين وعلى آله الطيبين الطاهرين ومن يتبعهم بإحسان إلى يوم الدين لە سەرەتا باسی مافی خوامان کرد بەسەر بەندەکانیەوە کە مافی خوا سەرچاوی هەموو مافەکانە پاشان مافی پێغەمبەر صلی الله علیه وسلم بەسەر شوێن کەوتوانیەوە لە خۆشویستن و گوێڕایەڵی کردنی و شوێن کەوتنی ئەو پێغەمبەرێکە هیدایەت و دینی حەقی بۆ مرۆڤەکان هێناوە ئەمڕۆش بە پشتیوانی خوای گەورە باسی مافی سێەم دەکەن لە زنجیرەی مافەکان ئەویش مافی دایک و باوکە بەسەر ڕۆڵەکانیانەوە مافی دایک و باوک لە ئیسلامدا گەورەترین پلەی پێدراوە زۆر بە ڕێز و گەورە دانراوە لە دوای ئیتاعی خوا و عیبادەتی خوا ئەبێ ئێمە گوێڕایەڵی بکەین بۆ دایک و باوکمان چونکە دایک و باوکمان سەبەبی وجودی ئێمەن ماندووبوونی زۆریان کێشاوە ئازار و بێزاری زۆریان بینیوە شەونخونیان کێشاوە لە پێناو پەروەردەکردن و تێگەیاندن و پێگەیاندنی ڕۆڵەکانیان بۆیە ئێمە هەموومان قەرزاری دایک و باوکمانین و دەبێ وەفامان هەبێ بەرامبەریان هەل جەزاء الإحسان إلا الإحسان مەگەر پاداشی چاکە هەر چاکە نییە بۆیە دەبێ ئێمە لە خزمەت دایک و باوکمان دابین و گوێڕالیان بکەین و و ئیتاعەیان بکەین ئەوەتا لە ئیسلامدا ئەوەندە ڕێز بۆ دایک و باوک دانراوە کە گوێڕایەڵیان واجبە خوای گەورە فەرموویەتی واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا عەبدایەتی بۆ خوا بکەن خواپەرستی بکەن شەریکی بۆ قەرار نەدەن چونکە ئەگەر شەریکتان بۆ خوا بڕیاردا ئەوە هەموو کار و کردەوەکانتان لێ پوچەڵ دەبێتەوە و بە قەولی قەدیبان دەبنە سەپانی پوشێ و هیچمان بەدەست نامێنێ کە خەڵکانێک ئەمڕۆ زۆر گوێنادا بە شیرک کە بەڕاستی تاوانی زۆر گەورەیەوە گەورەترین تاوانە خوای گەورە فەرمانی کردووە پەروەردگاری تۆ ئەی محەممەد صلی الله علیه وسلم فەرمانی کردووە کە جگە لە خوا کەس نەپەرسترێ و پاشانیش لەگەڵ دایک و باوکاندا چاک بن إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما زانایان دەڵێن ئەگەر وشەیەکیت هەبووایە لەوەش کەمتر خوای گەورە بەکاری دێنا کە وشەی ئۆف یعنی وشەیەکە بە معنای ئازاردان و بە معنای خەفەت نابێ بڵێ ئۆف نەک لێیان بیت و یان گوێڕالیان نەگەت و یان قسەیان پێ بڵێیت ئەوە تا خوای گەورە ئاوای فەرمووە و لە خزمەتیاندا بۆ قسەی چاچیان بۆ بڵێ دایکە گیان و باوکە گیان و لە خزمەتیاندا بە واخفض لهما جناح الذل من الرحمة باڵی زەلیلیان بۆ ڕاخە هەروەکو چۆن هەندێک تەیر دەبینی بە باڵەکانی بەچکەکانی دەخاتە ژێر خۆیەوە تۆش باڵی زەلیلی بۆ دایک و باوکت ڕاخە و لە خزمەتیاندا بە و وقل رب ارحمهما كما ربياني صغيرا بڵێ خوایە ڕەحم بە دایک و باوکم بکەی هەروەک چۆن ئەوان منیان بە مناڵی بەخێو کردووە و پەروەردەیان کردووم سبحان الله لەم هەموو قەدر و ڕێزە سبحان الله لەم بێوەفایەی هەندێک لە ڕۆڵەکان هەندێک لە خەڵکان بەرامبەر دایک و باوکیان ئەمەی کە لە خزمەتتاندا ئاماژەم پێدا قسەی خوا بوو هی من نەبوو ئیبن مەسعود خوا لێ ڕازی بێ ئەڵێ پرسیارم کرد لە پێغەمبەر صلی الله علیه وسلم چ شتێک لای خوای گەورە چ کارێک لای خوای گەورە خێرترە چاکترە و زۆر گەورەیە فەرمووی ئەسەڵات و فی وەقتیها نوێژ لە کاتی خۆیدا ئاگاتان لە نوێژەکانتان بێ دوای وتم ثم ئەی و ئەی دوای نوێژی زۆر خێر و گەورەیە فەرمووی بر الوالدین چاکەکردن لەگەڵ دایک و باوکان قلت ثم ئەی و دوای وتم ئەی چ شتێک کە زۆر گەورەیە زۆر خێر و خۆشەویستە فەرمووی الجهاد فی سبیل الله جهاد و تێکۆشان لە پێناوی خدا ئەگەر سەرنج دەن ئیمانداران چاکەکردن لەگەڵ دایک و باوکانە خستویەتە نێوان دوو شتی زۆر گەورە و گرنگەوە لە ئیسلامە کە یەکەمیان نوێژ کە کۆڵەکەی دینە کە پێناس و هەوێی ئینسانی مسلمانە و هەروەها خستویەتە نێوان نوێژ و جیهاد لە پێناوی خوا کە لوتکەی هەرە بەرزی ئیسلامە دایک و باوکی خستۆتە نێوان ئەو دوو شتە گەورەوە معنای وایە ڕێز لە دایک و باوک ئیتاعە و کردنی دایک و باوکمان واجبە لەسەرمان ئەی چ بەو کەسانە دەڵێ کە ئەهلی مزگەوت و نوێژ و ڕۆژوو دەکەن بەڵام دایک و باوکیان لەبەریان بێزارن دڵی دایک و باوکیان ئەزیەت دەدەن بێوەفان بەرامبەر بە دایک و باوکیان ئەوە مەعنای لەلا ئەوە بەڕاستی ئیتاعەی خوای نەکردووە چونکە ڕازیبوونی خوا لەگەر ڕازیبوونی دایک و باوکماندایە وەڵاهی هەرچەندێ شێخ بی و مەلا بی هەرچەندێ پلەوپایەی دینی و کۆمەڵایەتیت بەرز بێ ئەگەر دایک و باوکە مسلمانەکە لێت ڕازی نەبێ وەڵاه خوداش لێت ڕازی نابێ بۆیە دەبێت زۆر وریابین ئیمانداران چاکە لەگەڵ دایک و باوکمان بکەین یەکێک هات بۆ لای پێغەمبەر صلی الله عليه وسلم پرسیاری لێکرد من احق الناس بحسن صحابتی وتی ئەی رسولی خوا چێ زۆر زۆر پێویستە کە من زۆر لەگەڵی باش بێم پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی ئومک فەرمووی دایکت ثم دوای وتم ئەی کێکە فەرمووی ئومک دایکت ثم قلت ئەی و ئەی دوای ئەوە فەرمووی ئومک دایکت دوای چوارەم جار فەرمووی ئەبوک سێ جاران وتی دایکت دایکت دایکت چاکترین کەس کە چاکبی لەگەڵ یا لە جاری چوارەما فەرمووی باوکت دایک سێ جار فەزلی هەیە بەسەر باوکە لەوەی کە منداڵ دەبێ لە خزمەتیان دابێ ئەمە بەڕاستی زۆر زۆر جێگەی سەرنج و تێڕامانە بۆ خەڵکانی عەقڵ و بۆ خەڵکانێک کە هۆشیان هەبێ و هەروەها دەبێ ئێمە دوای مردنیشیان هەر لە خزمەت دایک و باوکماندا بین دوعای خێریان بۆ بکەین کار و کردەوەی چاک بکەین هەرچی بیکەین ئەوە دایک و باوکمان لەگەڵمان شەریکە چونکە ئێمە بەرهەمی دایک و باوکمانین دوعای خێریان بۆ بکەین سەدەقەی جاریە هەرچی بیکەین ئەوە ئەوان شەریک دەبن تەنانەت دوای مردنیشیان ئەبێ دۆستەکانیان بەسەرکەینەوە پێغمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی فەرموویەتی من ئەبەر البر ئەن یصل الرجل ود ئەبیه چاکترین چاکە ئەوەیە کە ئینسان دۆستی باوکی بەسەرکاتەوە باوکت فڵان کەسی زۆر خۆش دەویست دوای مردنی باوکت چۆ سەردانی بکە بڵێ تۆ خۆشەویستی باوکم بووی خۆشەویستی منیشی تەماشا کە ئیسلام چەند بەوەفایە دوای مردنی دایک و باوکانیش نابێ ئێمە لەبیریان بکەین و و دەبێت لە خزمەت دۆست و خۆشەویستانیشیاندا بین تەنانەت ئەوەتا دایک و باوک ئەوەندە گەورەیە لە ئیسلامە ئەوەتا عەبدوڵڵای کوڕی عەمری کوڕی عاس بۆمان دەگێڕێتەوە دەڵێ یەکێک هات بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم کە ئیجازەی لێ وەربگرێت و ئیزنی بدا بچێ بۆ جیهاد بۆ غەزا بەڵام پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی ئەحەیون والیدەیک ئەو ئەحەیون والیداک فەرمووی داکو بابت زیندوو نەماون فەرمووی بەڵێ قوربان دەفەرمووی بڕۆ فەفیهما فەجاهید بڕۆ لەگەڵ ئەوان جیهاد بکە خزمەتی ئەوان بکە لە خزمەتیان دابە ئەوە جیهاد و تێکۆشانە لە پێناوی خوا لە کاتێکدا پێغەمبەر صلی الله علیه وسلم لەو کاتە چەنی پێویست بە چەکدارێک بووە چەندە پێویستی بە کەسێک بووە لەگەڵ ئەو دوژمنە زۆرانە بەڵام ئەو کەسەی ئیزندا فەرمووی بڕۆ لە خزمەت دایک و باوکت دابە وابزانە لە ساحەی جیهادای سبحان اللە ئەو گەورەیە کە لە ئیسلامدا هەیە بەرامبەر دایک و باوکان تەنانەت ئیمانداران دایک و باوکان وریابن دوعاکانیان گیرا دەبێت لەو بەرەکەتە ئەبی هورەرە بمان دەگیرەتەوە کە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی ثلاث دعوات لا ترد فەرموویەتی سێ دوعا هەن وەڵام نادرێن سێ دوعا هەن ڕەد ناکرێتەوە بەسەر خاوەنەکەیانە واتە وەڵام دەدرێنەوە واتە وەڵامەکەیان مسۆگەرە ئەو سێ دوعایە چێن بۆیە بەڕێزان هەموومان بەسەرهاتی جوڕەیجی خواناسمان بینیوە کە لە نوێژا بوو دایکی بانگی کرد و وەڵامی نەدایەوە خوای گەورە ئیمتیحانی کرد و تووشی بەڵایەکی کرد کەوا مشکلەیەکیان بۆ دروست کرد بوختانێکیان پێ کرد لەبەرەوەی دایکی لێی ناڕازی بوو دوعای لێ کرد و هەروەها خەڵکانێکی زۆرمان هەیە هەتا لە ناو خۆماندا خەڵکانمان بینیوە یەکێک لە هاوڕێیان و خۆشەویستانی من وتی دوای ئەوەی کە باوکم مرد لە سەرەتای دوو هەزارەکانە ماڵم ناڵێکی زۆرم بەسەردا بەجێ ما خوشک و برا دەست کورد بووین خانوومان کرێچی بووین بەڵام بەهۆی خزمەتکردنی دایکمەوە خوای گەورە ڕزق و ڕۆزی ئەوەندە بەسەردا باراندین ئێستا ئەوانیش و منیش و خانوومان هەیە و ماڵ و حاڵەکی زۆرمان هەیە بەڕاستی ئەوانەی دایک و باوکیان ماوە هێشتا بواری زۆریان هەیە کە خودا لە خۆیان ڕازی کەن و لە خزمەتیاندا بن جارێکیان حەزرەتی موسا سەلامی خوای لەسەر بێ کە کەلیم الله بوو لە خزمەت خوایە قسەی دەکرد فەرمووی خواجە خوایە دەبێ لە بەهەشتا چێ جیرانی من بێ خوای گەورە فەرمووی بڕۆ بۆ لای فڵان کەسی قەساب ئەو جیرانی تۆیە ئەڵە دوای ئەوەی کە شوێنەکەی دۆزیەوە و چوو بۆ لای ماڵە قەسابەکە کە قەسابەکە لەگەڵ خۆ بردیەوە تەبان حەزەتی موسای نەدەناسی بردیەوە کە سەیری کرد پیرە داکێکی هەیە کۆلکەدار هەها کە زۆر پیر دەبن دەڵێ تەماشا دەکا ئەوەندە خزمەتی دەکای ئەو پیرە داکەی ئەوە تا ئەو نان نەخوا و گۆش نەدا بە ئەو تێری نەکا بۆ خۆی هیچ ناخوا و وەکو چۆن کەوا وەکو عەبدێک لە خزمەت دایکی ئاوەستاوە ئەو جا دایکیشی کە تێری خوارد و هەموو جارێ پاک و خاوێنی دەکرد و تێری دەخوارد و ئەو جار دەگوت یا ڕەبی کوڕم خوایە جێگەل لە تەنیش جێگەی حەزەتی موسا بێ خوایە لە بەهەشتا جیرانی حەزەتی موسا بی حەزەتی موساش لەوێ ڕاوەستاوە هیچیان نایناسن الله ئەکبەر بەهۆی گەیشتنی بەهۆی خزمەتکردنی دایکیەوە پلەوپایی بەرز بۆوە بوو بە جیرانی حەزەتی موسا کە یەکێکە لە پێغەمبەرە گەورەکانی خوای جل جلاله بۆیە بەڕێزەکانم پلەوپایی دایک و باوک ئەوەندە بەرز و بەڕێز و گەورەیە لە ئیسلامدا هەر لەبەر ئەوەیشە کە ئازاردانی دایک و باوکان لە تاوانە گەورەکانە تاوانە گەورەکان شەریک بۆ خوا قەراردان دایک و باوکی لە ڕیزی ئەوەیە ئەوەتا پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمی بە هاوەڵان ئەلا ئونەبیئوکم بئەکبەر الکەبائر ئاگادارتان بکەمەوە بە گەورەترینی تاوانە گەورەکان قلنا بلى يا رسول الله وتمان بەڵێ ئەی ڕسوولی خوا گەورەترینی تاوانە گەورەکان چییە فەرمووی ئەلیشراک و بالله یەکەمیان شەریک بۆ خوا قەراردان دەخی لە ئاگادار بن لە شیرک شەریک بۆ خوا قەراردان زۆر خەتەرە زۆر زۆر مەترسیە پاشان فەرمووی وە عقوق الوالدین دوای شەریک بۆ خوا قەراردان ئازاردانی دایک و باوکانە هەروەکو لە سەرەتاوە ئاماژەمان پێدا دوای ئیتاعی خدا ئیتاعی دایک و باوکە و لە بەرامبەریشدا دوای شەریک بۆ خوا قەراردان ئەوەیە کەوا ئەوانەی ئازاری دایک و باوکیان دەدەن ئەوانە گەورەترین تاوانە گەورەکان دەکەن ئەو جار فەرمووی قەول زور و شەهادەت و زور قسەی درۆ و شایەتیدانی بە درۆش ئەوانە لە تاوانە گەورەکانن هەر بۆیە بەڕێزەکانم خۆ پێغەمبەر صلی الله بە فەرمودەیش کا فەرموویەتی ثلاثة لا يدخلون الجنة سێ کەس هەن ناچنە بەهەشت ناچنە بەهەشت ئەم قسەیە زۆر گەورەیە سەرنجی بەن هەروا بەردەم بەبەر گوێتانا تێنەپەڕێ سێ کەس هەن ناچنە بەهەشت چێن ئەوانە ناچنە بەهەشت فەرموو یەکەمیان ئەو کەسانەیە کەوا ئەلعاق و لیوالیدەیهی ئەوەی کە ئازاری دایک و باوکیەدا ئەوەی کە لەگەڵ دایک و باوکی خراپە ئەوەی کە قسەیان پێ دەڵێ ئای چەند خەڵکانێکمان بینیوە کە هاتوون بۆ لامان دەڵێ مامۆستا کوڕێکم هەیە بەڵایە ماڵەکەی ناخۆش کردووە گەڕەکەکەی ناخۆش کردووە ئای مامۆستا کوڕێکم هەیە نەمزانیوە خانوەکە لەسەر خۆ تاپۆ کردووە لە خوشکەکانی دەدا ئای خوایە کوڕێکم هەیە مامۆستا نەبوونی سەد گای دێنێ دەی توخوا چەندی بە چەندی کوڕێک بەو ناز و نوزە بە خێوی کەی بەو شەونە خۆنیە بەو هەموو خەمەت و خەفەتە ئای ئەو کوڕە چەند لار و خوارە چەند بێوەفایە و چەند نالەبارە جا توخوا کوڕێک شەرم لە خوا نەکە کوڕێ وەفای نەبێ بۆ خوا چۆن وەفای دەبێ بۆ دایک و باوکانی چۆن نابای نایبا بۆ خەڵوەتگەی پیری بەڵێ بەڕێزەکانم بۆیە سێ کەسە ناسنە بەهەشت یەکەمیان العاق لوالدیه ئەوەی ئازاری دڵی دایک و باوکی ئەدا دووەمیان الدیوث ئەو کەسەی کە بەرامبەر خراپەکاری ماڵ و خێزانەکەی بێدەنگە بێدەنگە کچەکەم خێزانەکەم بۆ پانتۆڵ لە پێ بۆ سفوری بۆچی تێکەڵی نامەحرەم دەکەی بۆچی حەرام دەکەی بێدەنگە و دەنگی لێ نایە وە هەروەها والرجل ئەو کەسەش ئەو ئافرەتەش کەوا جلی پیاوان لەبەر دەکا ئەو پانتۆڵەی لەبەر دەکا ئەو کراسی لەبەر دەکا ئەوانە ئەگەر تەوبە نەکەن ئەگەر نەگەڕێنەوە چاویان بە بەهەشت ناکەوێت لەسەر فەرموودەی پێغەمبەر صلی الله علیه وسلم جا تەنانەت دایک و باوک ئەوەندە گەورەیە بەڕێزەکانم ئەگەر تەنانەت مشریکیش بێت ئەگەر بێباوەڕیش بێت دەبێ ئەتوو هەر لەگەڵیان باش بوو لە خزمەتیاندا بی ئەوە تا سعدی کوڕی ئەبی وەقاس کاتێک کە موسڵمان بوو دایکی زۆری پێ ناخۆش بوو وتی وعد بێ ئەمن ئەگەر پەشیمان نەبیەوە لەو دینەی مان لە خواردن دەگرم و هەتا دەمرم ئەو کاتە لە ناو عەرەباندا حەیات دەچێ و ڕسوا دەبی سعدیش بە شێوەیەکی ڕق وەڵامی دایەوە و وتی واللهی ئەگەر سەد نەفست هەبێ هەر هەمووی بەدوای یەکدا دەربچێ واللهی لەو دینەی پەشیمان نابەوە هاوەڵێتی باش بکەی لەگەڵیان چاک بجوڵێەوە هەر بە ڕێز و بە حرمەتەوە ئەگەر کافریش بن ئەگەر بیر و باوەڕی لە تۆ جیا بێ خۆخ دایک و باوکانی ئێمە هەمویان مسلمانن بڵێ ئەوان لە زەمەنێکدا ژیاون تۆ لە زەمەنێکدا دەژی ناکرێ پیرە باب و پیرە داک تەبیعەتی تۆ هەبێ تۆی نەوەی فەیسبوک و تۆ تازە پێدەگەیت و سەردەمی تەکنۆلۆژیا بەڵام ئەی سەبر و تەحەمولەکە ئەی وەفایەکە ئەی ئیمانەکە لە کوێیە کە تۆ پیرە داچێک پیرە بابێکت پێ خزمەت نەکرێ کە تۆ نەتوانی لە خزمەتی دابی ئەی ئەم نوێژ و ڕۆژوەی تۆ هیچ کاریگەری لەسەر تۆ نەبووە بۆیە بەڕاستی دەبێ ئێمە ئەگەر دایک و باوکمان بیر و باوەڕێش کەشیان هەبێ دەبێ ئێمە لە خزمەتیان دابین هەر بۆیە پێغمبەر گیان بە قوربانی بم لە بەشێکی فەرمودەیەکا فەرموویەتی ڕەغیمە ئەنفون ڕەغیمە ئەنفون ڕەغیمە ئەنفون سێ جار فەرمووی لوتی بشچێ لوتی بچێ بە خۆڵا بە قەولی خۆمان ڕسوا بێ فەرمویان ڕسولی خواچێ فەرمووی من ئەدڕەکە ئەبەوەیهی ئەو ئەحەدهما فەلەم یەدخل الجەنە فەرمووی هەر کەسێک کە دایکی یان باوکی یان هەردووکیان لە پێیان بگات بەڵام بەهۆی ئەوانەوە نەچێتە بەهەشت یعنی بەهۆی خزمەتکردنی دایک و باوکیانەوە نەچێتە بەهەشت ئەم فەرموودەی ئیمامی موسلیم ڕیوایەتی کردووە جا بەڕێزەکانم لە هەمووی خۆشتریش ئەوەیە کە بێجگە لەم هەموو خێر و پاداشتە و سەربەرزی دنیا و دوا ڕۆژ لە دنیایشدا ئەوەی کە خزمەتی دایک و باوکی بکە دوایی تۆش کە بووی بە دایک و باوک مناڵەکانی تۆش خزمەتی تۆ دەکەن و چونکە ئەلجەزا و من جنس العمل چی بچێنی ئەوە دەدرویتەوە بۆیە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی بڕوا ئەباکم بڕوا ئاباکم تبرکم ئەبناکم ئێوە لەگەڵ باوکانتاندا باش بن لەگەڵ دایک و باوکانتاندا باش بن دوای مناڵەکانیش لەگەڵ ئێوە چاک دەبێ خۆ هەمووتان بیستوتانە کە جارێکیان دەبینی مناڵێک باوکە پیرەکەی دەبا گەنجێک دەیبا لەسەر شاخەکە هەڵی دەدێرێ باوکە پیرەکەش وتی ڕۆڵا تۆ دەشێت بەولاواتر بڕۆ بەخوا هێشتا ماوێتی وتی بابە بۆ چی بووە وتی بەخوا منیش باوکی خۆم ها لەسەر لوتکەکە هەڵداشتە خوارێ تۆش بم بە بۆێ بۆیە کوڕەکە یەکسەر پەشیمان بۆ هاتەوە تی بەخوا دوایی باوی کوڕەکانی منیش منیش ئاوا لێ دەکەن ئەوجا خزمەت کەوتە خزمەتکردنی باوکی بۆیە بەڕێزەکانم ئەوانەی کە دایک و باوکیان ماوە ئەوانەی کە دایکیان ماوە با لە خزمەتیان دابن با بە قوربانیان بن چونکە بەڕاستی خزمەتکردنی دایک و باوک زۆر زۆر گەورەیە ئەوە تا ئیبن عومەر پیاوێکی بینی کە دایکی بە کۆڵ دەگێڕا لە حەجێ تەوافی پێ دەکرد وتی ئەی ئیبن عومەر دەزانی ئەمن چاکەی داکم داوەتەوە ئەوە بووم بە حشترێکی زەلیل لەبەردەستیە فەرمووی نا وەڵڵاهی هەر بایی یەک ژانی لە دایک بوون نابێ هەر بایی ژانێک نابێ و ئازارێک نابێ کە کاتێک تۆی بووە و هەروەها یاس کاتێکەوە مرد کەوا داچی قازی زەکی بوو ئەڵێ قازی زەکی زۆر گریا وتیان قوربان بۆ ئەوەندە دەگری خۆ تۆ زلی و خۆ پێویستت بەدایک نییە وتگوێ وڵی بۆیە دەگریم تا ئێستا دوو دەرگای بەهشتم بۆ کرابوونەوە ئەوە دایکەکەم مرد و دەرگایان داخرا عەلی کوڕی ئیمام حوسەین کە بە زەینولعابیدین ناسرابوو وتیان قوربان تۆ زۆر لە دایکت دەترسی زۆر لە خزمەتی دای زۆرت خۆش دەوێ ئەو بۆ تا ئێستا نان لەگەڵ داکرد نەخوارد و نانی لەگەڵ ناخۆی وتی وەڵڵاهی نەبادا ئەو شوێنەی کە من بەتەمام ئەو بەتەمایە ئەمن پێشە دەستی بۆ بەرم و ئەو پاروەی کە ئەو بەتەما بیخوا ئەمن بیخۆم هەر لەبەر ئەوەی نانی لەگەڵ ناخۆم بەڵێ بەڕێزەکانم ئەو پیاوچاکانە ئاوا بوون خۆ دینداری هەر نوێژ و ڕۆژوو نییە خۆ دینداری هەر ئەوە نییە کەوا تۆ سیواک و ڕیشێکت هەبێ دەبێ پێشێ بۆ خۆت بی بۆ دایک و باوکت بی بۆ ماڵ و حاڵەکەت بی ئەو جار بۆ بۆ دەرەوەی خۆت بی من لەم یەکون لی نەفسیهی فەکەیفە یەکون لی غەیریهی کەسێ بۆ خۆی نەبێ چۆن بۆ غەیری خۆی دەبێ بەڵێ بەڕێزان و خۆشەویستان هەر بۆیە ئەو پلە و پایە گەورە لە ئیسلامدا بۆ دایک و باوکان دانراوە هەر کەسێک دایک و باوکی لە ڕازی نەبێ ناچێتە بەهەشتێ ڕازی بوونی خوا لەگەڵ ڕازی بوونی دایک و باوکاندایە تووڕەبوونی خوا لەگەڵ تووڕەبوونی دایک و باوکاندایە ئەی ئێمەمانان کە دەعیەمان هەیە و بێوەفاین و تەکەبورمان هەیە ئایا ئەو کۆلکەدارە ئەو پیرە بابە ئەو پیرە داکە و ئاوان لە خزمەتیاندا بەخوا زۆر بەمانوانین بۆیە دەبێت لە خزمەتیاندا بین و فریای خۆمان کەوین بۆیە بەڕێزەکانم ئەوانەی ئەوروپا تەماشا دەکەی لەکە لە ئیسلام دوور کەوتونەوە ئەگەر منداڵ بوو بە هەژدە ساڵ عیلاقی بە دایک باوکیەوە نامێنێ والله ئەتوو ئەگەر عمرت حەفتا و هەشتا ساڵیش بێ ئەگەر داک بابت لێ ڕازی نەبێ ناچێ باشێ ئەمە لە کوێ و ئەوە لە کوێ ئەوەیە ڕێزی مافی مرۆڤ ئەوەیە مافی مرۆڤ ئەوەیە ئینسانیەت کە لەناو موسڵماناندا هەیە لەوێ ئەو ئەولادی بەخێو کردووە بە دایبی و با شیری قوت و بەم هەموو ناز و نوزە بەڵام کە بوو بە هەژدە ساڵ هەر حیسابی بۆ ناکات و لەبەر ئەوەی هەژدەی تەواو کردو پەیوەندی پێوە نامێنێ بۆیە لە ئەوروپا ناچارە لەگەڵ سەگ و پشیلان ڕادەبوێرێ زەواج لەگەڵ گوێ درێژ دەکا لەگەڵ سەگ دەکا دوور لە ڕووتان لەگەڵ پشیلە ڕابوێرێ دەڵێ جا باشە من بۆچی دوایش لەگەڵ خەڵکیکە ڕابوێرێ بەڵام خێزان پێک ناهێنێ دەڵێ جاخۆ من منداڵم بێ و منداڵەکە وەفای بۆ من نەبێ کە هەژدە ساڵی تەواو کرد و ناوەڵا سەگەکە باشترە سەگەکە تۆزێ بە وەفایە بەڵام مناڵێ خوا نەناسێ بێ وەفایە بۆیە بەڕاستی ئیماندارانی بەڕێز و خۆشەویست پلە و پایەی دایک و باوک لە ئیسلامدا زۆر گەورە و گرانە ئەگەر بمانەوێت بە تەواوەتی حەق خۆی پێبین و باسی بکەین بەڕاستی بە وتارێک و دوو وتار کۆتایی نایە بەڵام والعاقل تەکفیه ئیشارە ئەو کەسە کەسە ئەلفێکی بەسە با ئەوەی کە ئەوانی کە لە خوا دەترسن با لە خزمەت دایک و باوکیان دابن بۆ ئەوەی کەوا سەربەرزی دنیا و دوا ڕۆژ بین لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێن یا ڕەبی خوا لە دایک و باوکمان خۆش بی یا ڕەبی خوا لە دایک و باوکمان خۆش بی یا ڕەبی خوا لە دایک و باوکمان خۆش بی خوا قەڵەمی عەفوش بێنی بەسەر تاوانەکانی خۆماندا خوا لە ئێمەش خۆش بی یا ڕەب العالمین یا ڕەبی خوایە ئەوانەی ئاوات یا ربی خوایە عاقبەتی هەموو لایەکمان بەخێر جێڕی خوا شیفا بنێری بۆ سەرجەم نەخۆشەکان بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان لێ کردوین یا ربی خوایە وامان لێ بکەی لە خزمەت دایک و باوکمان دابین یا ربی خوایە وامان لێ بکەی لە خزمەت دینەکەی تۆ دابین یا ربی خوایە پیرەکانمان عاقبەت خێرکەی خوایە گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراوکەی دایکان و خوشکانمان یا رب العالمین لەم فیتنە و فەسادە بپارێزی